و گەورە هاوەڵانیان لەناو بردوون ئیبن و ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت ئینجا هندی کچی عوتبەش لەگەڵ ئەو ژنانەی کە لەگەڵیدا بوو کەوتنە هەتک کردنی هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و گوێ و لوتیان دەبڕین تا هند چەند ملوانکە و پاوەنەی دروست کرد لە گوێ و لوتی بڕاوی شەهیدەکان و ملوانکە و گوارە و پاوەنە ئاڵتونەکەی خۆی دایە وەحشی وەسکی حەمزەی هەڵدڕی و جگەری دەرهێنا و پارچەیەکی بەدان لێکردەوە و جووی بەڵام نەیتوانی قوتی بدات بۆیە فڕێی دایەوە و تفی کردەوە ئەمەش بەهۆی ئەوە بوو کە هیند نەزری کردبوو کە دەبێت لە جگەری حەمزە بخوات وەک عروەی کوڕی زوبێر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت وەحشی لەگەڵ هینددا بوو سکی حەمزەی بۆ هەڵدڕی و جگەرەکەی دایە چونکە هند ئەمەی نەزر کردبوو لەسەر خۆی لە دوای ئەوەی کە حەمزە باوکی کوشت لە جەنگی بەدردا سعدیش ڕزای خی لەسەر بێ گوێ و لوتی عبدوڵای کوڕی جەحشی بینی بەدەست مشریکەکانەوە ئەوجا زانی کە بەڕاستی دووعاکەی کە لە پێشی شەڕەکەدا هەردووکیان کردیان قبوڵ بووە سەعد دەفەرمێت عەبدوڵای کوڕی جەحش لە سەرەتای شەڕەکەدا دووعای کرد و وتی خوایە ڕووبەڕووی پیاوێکی مشرێکی پڕچەکی زۆر بەتوانام بکەیت تا لە پێناوی تۆدا لەگەڵیدا بجەنگێم و پاشان بم کوژێت و گوێ و لوتم لێ بکاتەوە بۆ ئەوەی کە سبێنێ پێت گەیشتم پێم بڵیت کێ لوت و گوێچکەی بڕیت منیش بڵێم لە پێناوی تۆدا و لە پێناوی پێغەمبەرەکەتدا درودی خوای لەسەر بێ تۆش دەڵیت ڕاستت کرد سعدی کوڕی ئەبی وەقاز لە دواییدا بۆ کوڕەکەی دەگێڕایەوە و دەیوت کوڕی خۆم بەڕاستی دوعاکەی عەبدوڵا لە دوعاکەی من باشتر بوو لە کۆتایی ئەو ڕۆژەدا بینیم هەردوو گوێ و لوتی بە پەتێکەوە هەڵواسرابوو بە دەستی یەکێکەوە بوون لە مشریکەکان شانازی کردنی ئەبو سوفیان دوای تەواوبوونی جەنگەکە لە دوای تەواوبوونی جەنگەکە ئەبوو سوفیان بە شانازیە وەستا و قسەی لەگەڵ ئەو مسلمانانە کرد کەما بوونەوە لەسەر شاخەکە و گاڵتەی پێکردن مسلمانەکانیش سەرەتا وەڵامیان نەدایەوە تا ئەبوو سوفیان خۆ بە زلزانی نیشاندا پاشان ئازایەنە وەڵامیان دایەوە تا تووڕە و ناڕەحەتیان کرد ئەم بەسەرهاتەش لە چەندەها ڕیواەتدا هاتووە دوای کۆکردنەوەیان و ڕێکخستنیان بەم جۆرە دەبێت بەڕایی کوڕی عازب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پاشان ئەبوو سوفیان چووە سەر بەرزاییەکی خواری شاخەکە و هاواری کرد لە ڕیواەتێکی تردا هاتووە ئەمە لە شەودا بوو هاواری دەکرد و دەیوت ئایا محەممەتان لە ناودایە؟ ئەمەی سێ جار دووبارە کردەوە پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی وەڵامی مەدەنەوە پاشان ئەبوو سوفیانوتی ئایا کوڕەکەی ئەبی قوحافەتان تایە مەبەستی ئەبوو بەکری سەدیق بوو ئەمەشی سێجار دووبارە کردەوە دیسان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی وەڵامی مەدەنەوە پاشان ئەبوو سوفیانوتی ئایا کوڕەکەی خەتتابتان تێدایە؟ مەبەستی عومەری کوڕی خەتاب بوو دیسان ئەمەشی سێجار دووبارە کردەوە و دیسان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی وەڵامی مەدەنەوە پاشان ئەبوو سوفیان ئاوڕی دایەوە بەلای سوپاکەی داوتی ئەوانە کوژراون گەر زیندوو بوونایە وەڵامیان دەدایەوە لەو کاتەدا عومەریش خۆی پێنەگیرا وتی درۆت کرد درۆت کرد ئەی دوژمنی خوا ئەوانەی تۆ ناوت هێنان هەر هەمویان زیندون ئەوەندەت بۆ ماوەتەوە کە ناڕەحەتت بکەن ئەبوو سوفیان وتی کوڕەکەی خەتاب کارێکی باشمان بەسەر هێنان، ئەی کوا محەمەد؟ ئەی کوا ئەبوبەکر؟ عومەریش فەرمووی، ئەوەتا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ، ئەوەش ئەبوبەکرە، ئەمەش منم. ئەبو سوفیان وتی، ئەم ڕۆژە بە ڕۆژی بەدر و شەڕیش هەر جارەی یەکێک تیایدا سەردەکەوێت. ڕۆژێک سەرکەوتن بۆ ئێمە دەبێت ڕۆژێکیش سەرکەوتن بۆ بەرامبەرەکەمان دەبێت ڕۆژێک کامەران دەبین و ڕۆژێک خەفەتبار دەبین فلان کوژراوتان بە فلانە کوژراومان و فلان کەس بە فلانە کەس و ڕۆژی ئۆحدیش بە ڕۆژی بەدر عمەریش ڕزای خی لەسەر بێوتی وەک یەک نین کوژراوەکانمان لە بەهشدایە و کوژراوەکانتان لە دۆزەخدایە لە ڕیواەتێکی تردا هاتووە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی وەک یەک نین کوژراوەکانمان زیندون ڕۆزی دەدرێن بەڵام کوژراوەکانتان لە ئاگردا سزا دەدرێن ئەبوو سوفیان وتی ئێوە وا دەڵێن گەر بە قسەی ئێوە بێت بەڕاستی زەرمەند و ڕیسوا بووین بەڵام ئێوە دەبینن کوژراوەکانتان هەتک کراون و من فەرمانم بەو کارن نەکردووە و پێشم ناخۆش نەبووە و ئەوەش لەبەر فەرمانی گەورەکانمان نەبووە و منیش نەفەرمانم پێکردوون بەو کارە و نە ڕێگریشم لێکردوون و ئەم کارم نەویستووە و پێشم ناخۆش نەبووە پاشان ئەبوو سوفیان توڕەی و فیزی نەفامی گرتی وتی ئەوەش ڕوویدا و پێشمان ناخۆش نەبوو ئینجا دەیوت بەرز بێت هوبەل بەرز بێت هوبەل پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە بۆ وەڵامی نادەنەوە وتیان چی بڵین ئەی پێغەمبەری خوا فەرمووی بڵێن خوا بەرزتر و بەشکۆترە ئینجا ئەبوو سوفیان وتی ئێمە عوزامان هەیە و عوزا بۆ ئێوە نییە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە بۆ وەڵامی نادەنەوە وتیان چی بڵێن ئەی پێغەمبەری خوا فەرمووی بڵێن ئەلله پشتگیرمانە و ئێوە پشگیرتان نییە پاشان ئەبوو سوفیان وتی سوێندت دەدەم بەخوا ئەی عمر ئایا محەممەدمان کوشتووە؟ عومەریش فەرمووی نەخێر خوا ئاگادارە ئێستا و قسەکانت دەبیستێت ئەبوو سوفیانوتی هەواڵی تۆ بەڕاستتر و چاکتر دەزانم تا ئیبن و قومەئە کاتێک ئەبوو سوفیان و سوپاکەی خۆیان ئامادەکرد بۆ گەڕانەوە و بەڕێکەوتن ئەبوو سوفیان هاواری کرد ساڵی ئایندە لە بەدر پێتان دەگەینەوە. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بە یەکێک لە هاوەڵانی فەرموو کە پێی بڵێت بەڵێ ئەوە بەڵێن بێت لە نێوان ئێمە و ئێوەدا گەڕانەوەی سوپای مشریکەکان سوپای مشریکەکان گەڕانەوە بەرەو شاری مەککە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆمەڵێک لە هاوەڵانی نارد بەدوایاندا بۆ چاودێری کردنیان و ترساندنیان تا بیر لە گەڕانەوە نەکەنەوە بۆ پەلاماردانی شاری مەدینە عیشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت دوای ئەو کارەساتەی کە لە ئوحود تووشی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانان هات سوپای مشریکەکان گەڕایەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ترسا لەوەی دووبارە بگەڕێنەوە بۆیە بە هاوەڵانی فەرموو کێ بە دوایاندا دەڕوات حەفتا پیاو لە مسلمانان کە ئەبوو بەکر و زوبەیریان لە ناودابوو ئامادەیی خۆیان نیشاندا بۆ ئەو کارە و پێغمبەر درودی خی لەسەر بێ ئەوانی نرد بە دوای سوپای مشتیکەکاندا و ڕۆیشتن موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبەی ڕزای خۆیان لەسەر بێ وردەکاری پاشەکشەی مشتیکەکان و دواتریش نردنی سەعد بە شوێن پێیاندا ڕوون دەکاتەوە و دەفەرمێت موشریکەکان زانیان کە پێغەمبەر درودی خوای لەسەر بێت زیندووە و هاواریان لە هەندێ لە گەورە پیاوانی هاوەڵانی کرد و زانیان ئەوانیش هەر زیندوون ئەو کات خوا بێ هیوای کردن و گەڕانەوە بۆ لای شوێن و چادرەکانیان مسلمانان نیان دەزانی مشریکەکان بەنیازن بەرەو کوێ بچن بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەگەر ئەوانتان بینی سواری پشتی ئەسپەکانیان بوون و وشترەکانیان بە دوای خۆیاندا ڕادەکێشا ئەوا دەیانەوێت نزیک ببنەوە لە خانوو و قەڵاکانی مەدینە کە ژن و منداڵەکانیان تێدایە سوێند بەخوا گەر بەو کارە هەستن بە شەڕ دێم لەگەڵیاندا لە ناو شاری مەدینەدا و ئەگەر ئەوان سواری پشتی وشترەکانیان بوون و ئەسپەکانیان بە دوای خۆیاندا ڕادەکێشا ئەوا دەیانەوێت ڕاکەن و دەرباز بن سوپای موشریکەکان کە پشتیان کردە موسڵمانان و بەڕێ کەوتن و گەڕانەوە پێغمبەر درودی خوای لەسەر بێ سعدی کوڕی ئەبی وە قاسی بە شوێن پێیاندا نرد و فەرمووی هەواڵی ئەوانمان بۆ بزانە سعد خێرا بە دوایاندا ڕۆیشت و هەواڵی زانین و پاشان گەڕایەوە وتی ئەوانم بینی سواری پشتی و شترەکانیان بووبوون و دەڕۆیشتن و ئەسپەکانیشیان بە دوای خۆیاندا ڕادەکێشا ئەوجا مسوڵمانان دڵیان خۆش بوو بە ڕۆیشتنی دوژمنەکانیان پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێژی نیوەڕۆی بۆ کردن ابن هیشام دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە دوای شەڕی ئوحود نوێژی نیوەڕۆی بۆ کردن بە دانیشتنانەوە بەهۆی برینداربوونی و مسوڵمانانیش هەمویان بە دانیشتنەوە لە دوای پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ نوێژیان کرد لە پاش تەواو بوونی شەڕەکە ژنانی ناو شاری مەدینە خواردن و نان و ئاویان بۆ هاوڵانی پێغەمبەر دەهێنا موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبێر دەفەرمونون ژنانی مهاجرین و ئەنسار ئاو و خواردنیان بە شان هەڵگرت بوو دەیان هێنا بۆ هاوڵانی پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ شوێن شەڕەکەی ئۆحود لە ناویاندا فاتیمەی کچی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەبوو عمەری کوڕی خەتابیش ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئوم سوڵیت یەکێک بوو لەو ئافرەتانەی کە گۆزەی پڕ ئاوی بەشان بۆ دەهێناین لە ڕۆژی ئوحوددا حەمنەی کچی جەحشیش ئاوی دەدایە تینوەکان و بریندارەکانی تیمار دەکرد ئەنەسیش دەفەرمێت بینیم عیشەی کچی ئەبوو بەکر و ئوم سولەیم گۆزەی پڕ ئاویان دەهێنا بەسەر شان و دەیاندا بە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ پاشان دەگەڕانەوە و پڕ ئاویان دەکردەوە و دایان هێنایەوە و دەیاندا بە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ فاتیمەی کچی پێغمبەریش درودی خی لەسەر بێ لەناو ئەو ژنانەدا بوو کاتێک هات و بینی دەموچاوی باوکی خوێناویە و خوێنەکەی بۆ سڕی موسای کوڕی عوقبە و عوروە دەفەرموون، فاتیمەش لەناو ئەو ژنانەدا بوو. کاتێک باوکی بەو هەموو خوێنەوە بینی، باوەشی پیا کرد و دەستی کردە ملی و خوێنەکەی بە ڕوخساریەوە دەسڕی. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەیفەرموو، تووڕەیی خوا توندتر بووە لەسەر کەسانێک کە ڕوخساری پێغەمبەرەکەیان خوێناوی کردووە. وە توڕەیی خوا توندتر بووە لەسەر پیاوێک کە بە دەستی پێغەمبەری خوا کوژرابێ سەهلی کوڕی سەعد ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەی فەرموو خوایە خوایە خوایە لە خزمەکانم خۆش بە چونکە ئەوان نەزانن ئەم باسەی فاتیمە و وەستاندنی خوێنی برینەکانی ڕوخساری باوکی بەڕێزی درودی خی لەسەر بێ لە سێ فەرموودەی تردا بە ڕوون و ئاشکراتر هاتووە یەکەم، سەهلی کوڕی سەعد ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کاتێک موشریکەکان شەڕگەکەیان بەجێ هێشت و لە مسوڵمانان دوور کەوتنەوە و گەڕانەوە بۆ مەککە، ئەو کات ژنان بە هانا و فریاکەوتنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و هاوەڵانیەوە چوون. فاتیمەی کچی پێغەمبەریشیان دروودی خوای لەسەر بێ لەناو دابوو. کە بە پێغەمبەر گەیشت دەستی کردە ملی و جێگەی برینەکانی ڕوخساری بە ئاو دەشۆرد. بەڵام زیاتر خوێنی لێ دەهات کە ئەمەی بینی پارچەیەکی لە حەسیرەکەی کردەوە و سووتاندی و سووتوەکەی کردە سەر برینەکان و خوێنەکەی وەستاندەوە دوو هەر لە سەهلی کوڕی سعدەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت دەموچاوی پێغمبەر درودی خی لەسەر بێ بریندار کرا و دانیشکا و کڵاوە ئاسنەکەشی لەسەر داشکا فاتیمەی کچی پێغمبەر درودی خی لەسەر بێ هات و جێ خوێناویەکەی دەشۆرد عەلی کوڕی ئەبی تالیبیش بە قەڵغانەکەی ئاوی دەهێنا و دەیکرد بە دەستی فاتیمەدا بۆ شۆردنی برینەکە. فاتیمە کە بینی ئاوەکە خوێنەکە زیاد دەکات پارچەیەک لە حەسیرێکی کۆنی هێنا و سووتاندی تابوو بە سووت و پاشان لکاندی بە برینەکەەوە و خوێنەکەی وەستایەوە. سێ زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت. پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ داوای لە عەلی کوڕی ئەبی تاالب کرد کە بچێت ئاوی بۆ بهێنێت لە میهراز دیارە میهراز ئەو چاڵەیە کە ئاوی بارانی تیا کۆ دەبێتەوە علی چوو لە قەلغانەکەیدا هەندێ ئاوی بۆ هێنا پێغەمبەریش درودی خی لەسەر بێ ویستی لی بخواتەوە بەڵام بۆنێکی لێدەهات بۆیە لی گەڕا و فاتیمەش خوێنەکەی دەموچاوی پێشۆرد پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەیفەرموو تووڕەیی خوا تونتر بوو لەسەر کەسانێک کە دەموچاوی پێغەمبەری خوایان خوێناوی کردووە لەوێدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ شایەتی باشی بۆ هەندێک لە هاوڵانیدا بۆ ئەو ڕۆڵەی کە هەیان بوو لە جەنگەکەدا موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبەی ڕزای خۆیان لێبێ دەفەرمونون علی ڕزای خۆی لەسەر بێ شمشێرەکەی خوێناوی بوو بوو دایە دەست فاتیمە وتی بگرە ئەم شمشێرە بەڕاستی خراپ نەبوو پێغەمبەریش درودی خوای لەسەر بێ کە ئەوەی بینی فەرمووی گەر تۆ شەڕی باشت کردبێت بەڕاستی عاسمی کوڕی ثابت و حارسی کوڕی سۆمە و سەهلی کوڕی حونەیفیش شەڕێکی باشیان کرد پاشان فەرمووی پێم بڵێن خەڵکی چیان بەسەر هات و بۆ کوێ چوون مشتیکەکان جارێکی تر ناتوانن زیانی وامان پێ بگەێنن هەرگیز ئێمە چۆکیان پێدادەین ئیبن عباس ڕزای خی لەسەر بێ لە ڕیواەتێکدا دەفەرمێت علی شمشێرەکەی هێنا خوار ببوو دایە دەست فاتیمە وتی بگرە ئەو شمشێرە سوپاس کراوە بەڕاستی داخی لە دڵمدا نەهێشت پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی گەر تۆ شەڕی باشت بە شمشێرەکەت کردبێت بەڕاستی سەهلی کوڕی حونەیف و ئەبوو دوجانە و ئاسیمی کوڕی ثابت و حارسی کوڕی سوممەش شەڕی باشیان کرد بە سەرکردنەوەی کوژراو و بریندارەکان پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ لە شاخەکە لەگەڵ هاوڵانی هاتە خوارەوە هەموو بەشداربووانی شەڕەکە گەڕانەوە گۆڕۆپانی شەڕگەکە بۆ بە سەرکردنەوەی بریندار و کوژراوەکان پێغەمبەر درودی خی لەسەر بێ سەرەتا تێپەڕی بەلای ئەمری کوڕی جەموحی قاتشەل و بینی بە شەهیدی وا لاشەکەی کەوتووە فەرمووی دەڵێیت لەبەر چاومی وا تەماشات دەکەم بەم قاچەت بە ساغی دەڕۆیت بەناو بەهشتا پێغەمبەر درودی خی لەسەر بێ تێپەڕ بوو بەلای لاشەی مسعبی کوڕی عمەیردا بە شەهیدی ئەبوو هورەیرە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ لە کاتی گەڕانەوەی لە ئەحود تێپەڕ بوو بەلای مسعبی کوڕی عمەیردا شەهید ببوو لەسەر لاشەکەی وەستا و دوعای بۆ کرد و پاشان ئەم ئاەتەی خوێندەوە ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە جەنگی ئوحددا تێپەڕی بەلای حەمزەدا بینی هەردوو گوێی بڕابوو و لاشەکەی شێوێنرا بوو فەرمووی گەر لەبەر ئەوە نەبێت کە سەفیە واتە خوشکەکەی ناڕەحەت دەبێت ئەوە لی دەگەڕام تا باڵندە و دڕندەکان جەستەیان دەخوارد تا خوای گەورە کۆی دەکردەوە لە ناوسکی باڵندە و دڕندەکاندا لە ڕیوایەتێکی تردا زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، لە دوای تەواو بوونی جەنگی ئوحود ئافرەتێک بە ڕاکردن هات تا نزیک بوو بچێتە سەر کوژراوەکان، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ پێی باش نەبوو کە چاوی پێیان بکەوێت بۆیە فەرمووی، ئەو ئافرەتە، ئەو ئافرەتە! زوبەیر دەفەرموێت، هەر لە دوورەوە ناسیمەوە کە ئەوە سەفییەی دایکمە. پێش ئەوەی بگاتە سەر کوژراوەکان پێشم لێگرت، بەڵام ئەو ئافرەتێکی بەهێز بوو، بە دەستی یەک چەپۆکی دا بەسەر سنگمدا و پێی وتم، دوور کەوەرەوە لێم هەی زەوی نەتگرێتە خۆ. منیش وتم، پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەمەی لێ داوا کردوویت. ئینجا وەستا و دوو پۆشاکی دەرهێنا و وتی، هەواڵی کوژرانی حەمزەی برام پێ گەیشتووە و ئەم دوو پۆشاکەم هێناوە تا بیکەنە کفن بۆی. ئەنسارییەکان ڕەزای خوایان لێ بێ، بڕیاریاندا تۆڵە بۆ کوژراوەکانیان بکەنەوە کە سووکایەتییان پێ کراوە و لاشەکانیان شێوێنراوە. ئوبەی کوڕی کەعب ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، لە جەنگی ئوحوددا شەست و چوار کەس لە ئەنسار و شەش کەس لە موهاجیرین کە حەمزەیان لەناودابوو شەهید ببوون. سووکایەتی بە لاشەکانیان کرابوو. بۆیە ئەنسار وتیان گەر بکەونە ژێر دەستمان تۆڵەی ئەمانەیان لێ دەکەینەوە کاتێک ڕۆژی ئازادکردنی شاری مەککە هاتە پێش ئەم ئاەتە دابەزی أعوذ بالله من الشيطان الرجيم وإن عاقبتم فعاقبوا بمثل ما عوقبتم به ولئن صبرتم لهو خير للصابرين پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئارام دەگرین و تۆڵەیان لێ ناکەینەوە بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لە هەموویان گەڕێن تەنها چوار کەسیان نەبێت بەڵێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ مژدەیدا کە حەنزەلە و حەمزە فریشتەکان شۆردویانن عبدوڵای کوڕی زوبێر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی حەنزەڵی هاوڕێتان فریشتە دەیشوات پرسیار لە هاوسەرەکەی بکەن، هاوسەرەکەشی وتی، حەنزەلە لەشی گران بوو، هەر کە گوێی لە خۆئامادەکردن بوو بۆ جەنگ، چووە دەرەوە و خۆی نەشۆرد. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، لەبەر ئەوە بووە کە فریشتە شۆردوویانە. لە ڕیوایەتێکی تردا ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، کاتێک حەمزەی کوڕی عەبدولموتەلیب و حەنزەلە کوژران هەردووکیان لەشگران بوون. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بینیم فریشتە حەمزەی کوڕی عەبدولموتەلیب و حەنزەلەی کوڕی ڕاهیبیان شۆرد. لەو بەسەرکردنەوەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ پرسیاری لە حاڵی سەعدی کوڕی ڕەبیع کرد و پیاوێکی بۆ ئەو مەبەستە نارد. زەیدی کوڕی ثابت ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕۆژی ئوحوددا منی نارد بۆ هەواڵ زانینی سەعدی کوڕی ڕەبیع و فەرمووی ئەگەر سەعدت بینی سەلامی منی پێ بگەیەنە و پێی بڵێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێت دەڵێت ئێستا حاڵت چۆنە؟ زەید دەڵێت بە ناو کوژراوەکاندا گەڕام تا دیمەوە لە ئاخیر هەناسەیدا بوو. جێی حەفتا و ئەوەندە لێدانی شمشێر و ڕم و تیری پێوە بوو. پێم وت، سەعد، پێغەمبەر دروودی خوای لەسەر بێت سەلامت لێ دەکات و پێت دەڵێت، حاڵت چۆنە؟ سەعد وتی، سەلامی خوا لە پێغەمبەر بێت. پاشان سەلامیش لە تۆ بێت، پێی بڵێ، ئەی پێغەمبەری خوا، هەست بە بۆنی بەهەشت دەکەم، وە بە خزمەکانم، ئەنسارییەکان، بڵێ، تا ئێوە چاوتان لە ترووکاندا بێت، عوزرتان نییە لای خوا کە شتێک بەر پێغەمبەر بکەوێت دروودی خوای لەسەر بێ. زەید دەڵێت پاشان گیانی دەرچوو. ئازیزان لێرەدا دەوەستین پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەو هاوڵانی کە لەگەڵیدا بوون گەیشتبوونە ناو ساحەی جەنگ و بەسەر شەهید و بریندارەکاندا دەگەڕان بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چل بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا گەیشتینە ئەوەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەو هاوڵانی کەمابوون لەگەڵیدا بەناو گۆڕەپانی جەنگدا دەگەڕا و شەهید و بریندارەکانی بەسەر دەکردەوە بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیشدا لەسەر ئەو بابەتە بەردەوام دەبین بەڵێ هەروەها پێغەمبەر درودی خی لەسەر بێ مژدەی دایە جابیر کە عبدوڵای باوکی دوای شەهید بوونی فریشتەکان بە باڵیان سێبەریان بەسەرەوە کردووە جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لاشەی باوکمیان هێنا بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ و لەبەر دەستیادانرا و بە پۆشاکێک داپۆشرا بوو چوم تا پۆشاکەکە لەسەر دەم و چاوی لا ببەم خزمەکانم ڕێگریان کردم ئینجا دەنگی گریانێک هات وترا ئەوە کچەکەی ئەمرە یان خوشکەکەی ئەمرە واتە پوری جابر پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بۆ دەگریت مەگری بەردەوام فریشتە سێبەریان بۆ دەکرد بە باڵەکانیان تا بەرز کرایەوە لە ڕیواەتێکی تردا جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت باوکم کە شەهید بوو لە شەڕی ئۆحددا پۆشاکەکەم بەسەر ڕوویەوە لا ئەداوە گریام هاوڵانی پێغمبەر درودی خی لەسەر بێ داوایان لێ دەکردم کە نەگریم بەڵام پێغمبەر درودی خی لەسەر بێ هیچی نەدەوت و پورم زۆر بۆی گریا پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بۆی بگریت یان بۆی نەگریت بەردەوام فریشتەکان بە باڵەکانیان سێبەریان بەسەر سەرەوە دەکرد تا بەرزیان کردەوە هەر لەو کاتەدا ڕافعی کوڕی خەدیجیان هێنا بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ تیرێک لەسەر سنگی یان قڕگیدا بوو پێغەمبەریش درودی خی لەسەر بێ مژدەیدایە کە شایەتی بۆ دەدات لە قیامەتدا کە ئەو شەهیدە ڕافعی کوڕی خەدیج ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەشداریم لە جەنگی ئوحددا کرد بەڵام پێغمبەر درودی خی لەسەر بێ بە بچووکی زانیم بۆیە ویستی بمگەڕێتەوە بەڵام مامم ئوسەیدی کوڕی ظەهیر وتی ئەی پێغەمبەری خوا ئەو تیرهاوێژە ئینجا ڕێگەی دام و بەشداریم کرد ئەوە بوو تیرێک بەسەر سنگی یا قڕگی کەوت مامی هێنای بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێوتی برازاکەم تیرێکی بەرکەوتووە پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی گەر پێت خۆش بێت بۆی دەربکەین ئەوە بۆی دەردەکەین وە گەر پێت خۆشە لێی دەگەڕێین چونکە گەر ئەو بمرێت و ئەوەی لە جەستەدا بێت بە شەهیدی دەمرێت لە ڕیواەتێکی تردا خێزانەکەی ڕافعی کوڕی خەدیج زیاتر ئەم باسەمان بۆ ڕوون دەکاتەوە و دەفەرمێت ڕافع لەگەڵ پێغەمبەردا بوو لە جەنگی ئۆحوددا تیرێکی تێگیرا و بەر سەرسنگی و گۆی مەمکی کەوت هات بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێوتی ئەی پێغەمبەری خوا ئەو تیرەم لێ دەرکە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ڕافع گەر ویستت لێ بوو ئەوە تیرەکە و نوکەکەی هەردووکیان دەردێنم و ئەگەر ویستت لێ بوو تیرەکە دەردەکەم و نوکە ئاسنەکەی دەرناکەم و شایەتیت بۆ دەدەم لە قیامەتدا کە تۆ شەهیدیت ڕافعی ژووتی ئەی پێغەمبەری خوا تەنها تیرەکە دەرهێنە و نوکەکەی واز لێ بێنە و شایەتیم بۆ بدە لە قیامەتدا کە من شەهیدم ئەجا پێغەمبەر درودی خی لەسەر بێ تەنها تیرەکەی دەرکرد و نوکەکەی دەرنەکرد ڕافع لە دوای ئەوە ئەو نوکە تیرەی هەر لە جەستەدا بوو ژیا تا زمانی خلافەتی معاویە ڕزای خی لەسەر بێ ڕۆژێک لە پڕدا خوێنی بەربوو لە جێگەنووکەکەدا و لە دوای نوێژی عسر وەفاتی کرد پاشان هاوڵانی پێغەمبەر درودی خی لەسەر بێ بە هەموو لایەکدا بڵاو بوونەوە و بە دوای کوژرا و بریندارەکانیاندا دەگەڕان ئەمری کوڕی ثابتی کوڕی وەقش و سەیرەمی دۆزیەوە کە بە خەستی بریندار بووبوو ابن ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت کاتێک هەندێک لە پیاوانی بەنی عبدول ئەشەل بە دوای کوژراوەکانیاندا دەگەڕان بە ئوسەیرەم گەیشتن وتیان سوێن بەخوا ئەوە ئوسەیرەمە چی هێناوێتی بۆ ئێرە ئێمە لە مەدینە ئەومان بەجێ هێشت چونکە ئەو باوەڕی بەم ئاینەی ئێمە نەبوو پرسیاریان لێکرد چی تۆی هێناوەتە ئێرە ئایا بۆ پشگیری لە خزمەکانت هاتوویت یان ئیسلامت پێ قبوڵە و لە پێناوی خوادا هاتوویت ئەوی شووتی باوەڕم بە خوا و پێغەمبەرەکەی هێناوە و موسڵمان بووم و ئیسلامم قبوڵ کرد پاشان شمشێرەکەم هەڵگرت و بەیانی زوو لەگەڵ پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ هاتم پاشان جەنگام تا ئاوهام بەسەر هات ئیتر ئەوەندەی پێنەچوو بەسەر دەستیانەوە وەفاتی کرد هاتن ئەم هەواڵیان بە پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕاگەیاند پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەو لەو کەسانەیە کە خاوەنی بەهەشتن هەر لەوێدا چۆن پێغەمبەر درودی خی لەسەر بێ شایەتی بەهشتی بۆ ئوسەیرەمدا ئاوها شایەتی دۆزەخی بۆ پیاوێکدا کە ناوی قوزمان بوو ئبن و ئیسحاق ڕەحمەتی خی لێ بێ دەفەرمێت عاصمی کوڕی ئەمری کوڕی قەتادە بۆی گەڕامەوە وتی پیاوێکمان لەگەڵ هاتبوو کەس نەیدەزانی ئەو لە کێیە و پێی دەوترا قوزمان پێغەمبەر درودی خی لەسەر بێ باسی ئەو پیاوەیان لا بکردایە دەی فەرموو ئەوە دۆزەخیە واتە یەکێکە لە کەسانی ناو دۆزەخ کاتێ جەنگی ئۆحد هاتە پێش قوزمان لەگەڵمان بوو زۆر بە توندی دەجەنگا و هەر خۆی حەوت یان هەشت کەس لە موشریکەکانی بە دەستی خۆی کوشت و زۆر پیاوێکی بە توانا بوو تا بە خەستی بریندار بوو ئینجا هەندێک لە پیاوانی مسلمان پێیان دەوت مژدە بێت قزمان سوێند بەخوا ڕۆڵێکی باشت هەبوو ئەمڕۆ ئەویش لە وەڵام داوتی بەچی مژدەم دەدەنێ سوێند بەخوا تەنها لەبەر پلەوپایی خزمەکانم جەنگاوم گەر لەبەر ئەوان نەبوایە من هەرگیز نەدەجەنگام بەو شێوەیە بە برینەکانیەوە مایەوە تا برینەکانی زۆر ناڕەحەتیان کرد ئینجا تیرێکی لە کیفەکەی دەرهێنا و خۆی پێکوشت ناشتنی شەهیدەکان بەم جۆرە جەنگی ئوحد کۆتایی هات بە شەهید بوون و برینداربوونی ژمارەیەکی زۆر لە مسلمانان چەندەها بۆچوون هەیە لە دیاریکردنی ژمارەی شەهیدەکان موسای کوڕی عقبە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت چل و نۆ کەس لە مسلمانان شەهید بوون بەڵام عروەی کوڕی زوبێر دەفەرمێت چل و چوار کەس لە مسلمانان شەهید بوون ابن ئیسحاقیش دەفەرمێت تێک ڕای شەهیدەکانی مسلمانان لە ڕۆژی ئۆحددا 65 پیاو بوون لە جەنگی ئوحددا 64 پیاو لە ئەنسار کوژرا و شش پیاو لە مهاجرین کوژران و ژمارەی مشتیکەکانیش سێ بۆچوونی جیاوازی لە بارەوە هەیە ابن ئیسحاق ڕحمەتی خی لێبێ دەفەرمێت مشتیکەکان لە جەنگی ئوحددا 22 پیاویان لێ کوژرا بەڵام عروە دەفەرمێت 90 پیاو لە مشتیکەکان کوژرا موسای کوڕی عقبەش دەفەرمێت شانزە پیاو لە مشتیکەکان کوژرا ئەمە سەبارەت بە ژمارەی کوژراوانی هەردوولا بەڵام چۆنێتی ناشتنیان بەو جۆرە بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانیدا شەهیدەکان لە گۆڕەپانی جەنگەکەدا بنێژرێن و تەرمەکانیان نەبرێنەوە بۆ شاری مەدینە جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هەندێک لە تەرمی شەهیدەکان گوازرانەوە بۆ شاری مەدینە بەڵام پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمانیدا کە تەرمی کوژراوەکان بهێنرێنەوە و لە جێی شەهید بوونیاندا بنێژرێن لە ڕیواەتێکی تریشدا دەفەرمێت من لە ناو مەدینە بووم کاتێک کوڕەپورەکەم تەرمی باوکم و خاڵمی بەسەر وشترەکەیەوە هەڵگرت بوو دەیویست بیهێنێتەوە ناو شاری مەدینە تا لە گۆڕستانەکەیدا بنێژرێن بەڵام پیاوێک دوای کەوتبوو بانگی دەکرد و دەیوت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانتان پێدەکات تەرمی کوژراوەکان بگەڕنەوە و لەو جێی لی کوژراون بیان نێژن اینجا ئێمەش هەردوو تەرمەکەمان گێڕایەوە و ناشتمان لەگەڵ کوژراوەکانی تردا لەو جێگەی کە لی کوژرا بوون پێغمبەر درودی خی لەسەر بێ لای کوژراوەکان وەستا و مژدەی پێدان عبدوڵی کوڕی سەعلەبەی کوڕی سوعای ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەسەر کوژراوەکانی ئۆحود وەستا و فەرمووی من شایەتم لەسەر ئەمانە کە هەر بریندارێک لە پێناوی خوادا بریندار کرابێ ئەوە خی گەورە زیندوی دەکاتەوە لە ڕۆژی قیامەتدا برینەکەی خوێنی لێ دەتکێ ڕەنگەکەی ڕەنگی خوێنە و بۆنەکەی بۆنی میسکە پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانیدا کە شەهیدەکان نەشۆرێن و بەجل و بەرگەکانیانەوە بنێژرێن کفن و پۆشاک کەم بوو لەبەر ئەوە دوو پیاو یان سێ پیاویان دەخستە یەک کفنەوە ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کوژراوەکان زۆر بوون و کفن و پۆشاکیش کەم بوو بۆیە دوو پیاو یان سێ پیاو دەخرانە یەک کفنەوە بەڵکو هەندێک لە شەهیدەکان وەک باوکی جابیر و مۆسعب و حەمزە کفنەکەیان بەشی جەستیانی نەدەکرد بۆیە ناچار گژوگیان بەسەر هەردوو قاچیان دادا سەبارەت بەم باسەش چەند ڕیواەتێک هەیە یەکەم جابیر ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت باوکم پۆشاکێکی نمرە کرا بە کەفن بۆی ئەویش دەموچاوی پێدا پۆشرا و گیای حرمەل درا بەسەر هەردوو قاچیدا دووەم خەباب ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت مصعبی کوڕی عمەیر لە جەنگی ئۆحوددا شەهید کرا و تەنها پۆشاکێکی نمرە هەبوو کرا بە کفن بووی کە سەری پێدا دەپۆشرا هەردوو قاچی دەردەچوو کە هەردوو قاچی پێدا پۆشرا سەری دەردەچوو بۆیە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی سەری پێدا پۆشن و هەندێک گیای بۆن خۆشی ئەزخەر بدەن بەسەر هەردوو قاچیدا سێ هەر لە خەبابەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حەمزە ڕزای خی لەسەر بێ شەهید بوو هیچ نەبوو بکرێت بە کفن تەنها پۆشاکێکی خەتخەت نەبێت کە دەدرا بەسەریدا بەشی هەردوو قاچی نەدەکرد و دەدرا بەسەر هەردوو قاچیدا بەشی سەری نەدەکرد تا پۆشاکەکەماندا بەسەریدا و هەندێک جای ئەفخەرماندا بەسەر هەردوو قاچیدا کفنەکەی حەمزە ڕزای خی لەسەر بێ دوو کفن بوو کە سەفیە ڕزای خی لەسەر بێ پێشتر هێنا بووی بۆ حەمزەی برای ڕزای خی لەسەر بێ زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک جەنگی ئوحد تەواو بوو ئافرەتێک بە خێرایی هات ئەویش سەفیە بوو وتی ئەم دوو پۆشاکەم بۆ حەمزەی برام هێناوە چونکە هەواڵی کوژرانەکەیم پێگەیشتووە و هەردووکی بۆ بکەن بە کفن بۆی زوبیر دەفەرمێت دوو پۆشاکەکەمان هێنا تا بیکەینە کفن بۆ حەمزە تەماشامان کرد پیاوێکی ئەنساری لە پەنای حەمزەدا کوژراوە و لاشەکەشی وەک حەمزە شێوێنراوە ئێمەش پێمان ناخۆش بوو و شەرممان کرد کە هەردوو پۆشاکەکە بکەین بە کفن بۆ حەمزە و ئەنساریەکەش کفنی نەبێت ئێمەش وتمان با پۆشاکێکیان بکەین بە کفن بۆ حەمزە و ئەوی تریان بکەین بە کفن بۆ ئەم پیاوە ئەنساریە اینجا هەردوو پۆشاکەکەمان بە ئەندازە یەکتر گرت یەکێکیان لەوی تریان گەورەتر بوو بۆیە تیر و پشکمان بۆ کرد و هەردووکیانمان کفن کرد لەو پۆشاکەی کە بۆی دەرچوو لەم ڕیوایەتەدا وا دەردەکەوێت کە دوو پیاو و سێ پیاو نەکراونەتە ناو یەک کفنەوە بەڵکو لە ناویاندا بەشکراوە هەریەکەیان پارچە کفنێکیان بەرکەوتووە وەک ئیبن و تەیمیە دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ یەک پۆشاکی بەش دەکرد لە نێوان کۆمەڵێکدا و هەریەکەیان بە ناچاری لە پارچەیەکدا کفن دەکرا سەبارەت بە نوێشکردن لەسەر شەهیدەکانی ئوحد ڕیواەت زۆرە هەندێکیان وا دەگەێنن کە پێغمبەر درودی خی لەسەر بێ نوێژی لەسەر کردوون و هەندێکی تریان وا دەگەێنن کە نوێژی لەسەر نەکردوون و لە هەندێکیاندا وا دەگەێنێت کە تەنها نوێژی لەسەر حەمزە کردووە لێرەدا بەڵگەی هەمووان دەهێنینەوە و پوختەی ڕاستی باسەکە دەخینە ڕوو لەم دوو ڕیواەتی خوارەوەدا وا دەردەکەوێت کە نوێژیان لەسەر نەکراوە یەکەم ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت شەهیدەکانی ئوحود نوێژیان لەسەر نەکرا و نەشۆردان و بە خوێنەکانیانەوە نێژران دوو جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ دوو پیاوی لە کوژراوەکانی جەنگی ئوحود کۆکردەوە لە یەک گۆڕدا و نەشۆران و نوێژی لەسەر نەکردن و لەم پێنج ڕیواەتەی خوارەوەدا وا دەردەکەوێت کە نوێژیان لەسەر کراوە یەک ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ نوێژی نەکردووە لەسەر هیچ یەکێک لە شەهیدەکانی ئوحود تەنها حەمزە نەبێت دوو ئبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت تەرمی شەهیدەکانیان دەهێنا و دەکەس دەکەس ڕیزیان دەکرد لە لای حەمزە و پێغەمبەر درودی خی لەسەر بێ نوێژی لەسەر دەکردن پاشان ئەویان لا دەبرد و دەیتریان دەهێنا دیسان لە پەنای حەمزەدا ڕیزیان دەکرد و پێغەمبەر درودی خی لەسەر بێ نوێژی لەسەر دەکردن و حەمزە هەر لە جێی خۆی مابوو لە ڕیواەتێکی تردا دەفەرموێت پێغەمبەر درودی خی لەسەر بێ نوێژی لەسەر حەمزە کرد و نۆجار ئەلله و ئەکبەری لەسەر کرد و پاشان شەهیدەکانیان دەهێنا و ڕیزیان دەکردن و لەگەڵ ئەوانیشدا هەر نوێژی لەسەر حەمزە دەکرد سێ جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ حەمزەی هێنا و نوێژی لەسەر کرد و پاشان شەهیدەکانیان هێنا و لە لای حەمزەوە دایان دەنان و نوێژی لەسەر دەکردن چوار عبدوڵای کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ڕۆژی ئۆحددا فەرمانی کرد پۆشاکێک درا بەسەر حەمزەدا و پاشان نوێژی لەسەر کرد نۆ جار اللە و اکبری لەسەر کرد پاشان پۆل پۆل شەهیدەکان دەهێنران و لە پەنای حەمزەدا دادەنران و نوێژی لەسەر دەکردن و نوێژی لەسەر حەمزەش دەکرد لەگەڵیاندا پێنج ابن مسعود ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ حەمزەی دانا پیاوێکی ئەنساریان هێنا لە پەنای حەمزەدا دایان ناو پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێژی لەسەر کرد پاشان ئەنساریەکەیان لابرد و یەکێکی تریان هێنا و لای حەمزەدایان ناو پێغەمبەر درودی خی لەسەر بێ نوێژی لەسەر کرد پاشان ئەو کەسەشیان لابرد و بەم جۆرە ئەو ڕۆژە پێغەمبەر درودی خی لەسەر بێ حەفتا جار نوێژی لەسەر حەمزە کرد سەبارەت بەم باسە ئیمامی تورمزی ڕحمەتی خی لێبێ دەفەرمێت زانایان جیاوازیان هەیە سەبارەت بە نوێژکردن لەسەر شەهیدەکان هەندێکیان دەفەرمونون نوێژ لەسەر شەهید ناکرێت ئەمەش وتەی خەڵکی مەدینە و شافعی و ئەحمەدا و هەندێکی تریان دەفەرمونون نوێش لەسەر شەهید دەکرێت ئەمەش وتەی خەڵکی کوفە و سەوری و ئیسحاقا ئیمامی تەحاوی ڕەحمەتی خی لەبێ دەفەرمێت بە دووپاتکردنەوەی نوێژی پێغەمبەر درودی خی لەسەر بێ لەسەر شەهیدەکان جێگیر بووە کە شەهید نوێژی لەسەر دەکرێت ئیمامی ئەحمەدیش ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت نوێشکردن لەسەر شەهید باشترە و ئەگەر نوێژیشیان لەسەر نەکرێت هەر دەبێت ئیبن و قەیمیش ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت ڕاستی ئەم باسە لەوەدایە کە سەرپشکین لەوەی نوێژی لەسەر بکرێت یان نا چونکە فەرموودە و ئاسەوارێکی زۆر هەن لەسەر هەردوولا کەوابووە توانرێت نوێژ لەسەر شەهید بکرێت و دەتوانرێت نوێژیشی لەسەر نەکرێت بەڵام نوێشکردن لەسەری باشترە شێخ ئەلبانی ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت گومانی تیانە کە نوێشکردن لەسەر شەهیدەکان باشترە لە نوێژ نەکردن لە سەریان چونکە نوێژ دوعا و عیبادتە لە دوای کۆکردنەوەی شەهیدەکان و نوێشکردن لە سەریان باسی ناشتنیان هاتە پێش بێگومان سوپای مسلمانان بریندارێکی زۆریان هەبوو و زۆر ماندوو بوون و نیان دەتوانی ئەو هەموو گۆڕە ئامادە بکەن بۆیە پێغمبەر درودی خی لەسەر بێ ئامۆژگاری کردن کە شەهیدەکان دوو دوو یان سێسێ بخرێنە یەک گۆڕەوە بەڵام گۆڕەکان قۆڵ و چاک بن هیشامی کوڕی عامر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەنسار لە ڕۆژی ئۆحددا هات نە خزمەت پێغمبەر درودی خی لەسەر بێ وتیان بەڕاستی بریندارمان زۆرە و و زۆر ماندوین و هەڵکەندنیش زۆر سەختە لەسەرمان پێغمبەریش درودی خی لەسەر فەرمووی گۆڕەکان هەڵکەنن و قوڵ و فراوانیان بکەن و دوانوسیان بیانخەنە یەک گۆڕەوە و کێ یان قورآانی زۆرتر لەبەرە پێشی خەن بۆ ناو گۆڕەکە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی تەماشاکەن کێیان قورآانی زۆرتر کۆکردوتەوە واتە لە سنگیدا یاخود کێیان قورآانی باشتر خوێندوتەوە ئەوەیان پێشی هاوڕێکەی بخەن بۆ ناو گۆڕەکە ئیتر بەو جۆرە دوان و سیان دەنێژران لە یەک گۆڕدا لە ڕیواەتێکی تردا هیشامی کوڕی ئەمر دەفەرموێت لە شەڕی ئۆحددا کۆمەڵێک لە مسلمانان شەهید بوون و کۆمەڵێکیشیان بریندار بوون ئێمە شوتمان ئەی پێغەمبەری خوا هەڵکەندنی گۆڕ بۆ هەر یەکێکان زۆر لە سەرمان گرانە جا چی لە فەرموویت ئەویش فەرمووی گۆڕیان بۆ هەڵکەنن و فراوانی کەن و قۆڵی کەن و چاکی کەن و دوان وسیان بیان خەنەیەک گۆڕەوە ئەوەیان قورآانی زۆرتر لە بەرە پێشی خەن بۆ ناو گۆڕەکە هیشام دەفەرموێت باوکم شەهید بووبوو لەگەڵ دوو کەسی تردا خرانە یەک گۆڕەوە و باوکم قورآانی زۆرتر لەبەر بوو بۆیە پێش خرا پێغەمبەر درودی خی لەسەر بێ لەخوا دەپارێتەوە لە دوای تەواوبوونی جەنگەکە لە دوای تەواوبوونی جەنگەکە و ناشتنی شەهیدەکان پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لە هاوەڵانی کرد کە لە دوایەوە بەڕیز بوەستن پاشان دوعای کرد لە کافرەکان و سوپاس و ستایشی خوای کرد ڕیفاعی زورقی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لە جەنگی ئۆحوددا و لە دوای پاشەکشەکردنی مشتیکەکان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ڕێک بوەستن تا سوپاس و ستایشی خوددا بکەم هاوەڵانیش لە دوایەوە لە چەند ڕیزێک داوەستان اینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی خوایە سوپاس هەمووی هەر بۆ تۆیە خوایە ئەوەی تۆ دەیبەخشیت کەس ناتوانێت بیبڕێت و ئەوەی تۆ دەیگەڕیتەوە کەس ناتوانێت بیبەخشێت ئەوەی ڕێنمایی بکەیت کەس ناتوانێت گومڕای بکات و ئەوەی تۆ گومڕای بکەیت ڕێنیشاندەری نییە ئەوەی تۆ بیبەخشی ڕێگری نییە و ئەوەی تۆ ڕێگری بکەیت بەخشینی نییە نزیک کەرەوە نییە بۆ ئەوەی کە تۆ دوورت خستۆتەوە و دوورکەرەوە نییە بۆ ئەوەی کە تۆ نزیکت کردوتەوە خوایە بەرەکەتەکانی خۆت و بەزەی و میهرەبانی و ڕۆزی خۆت بکەرەوە بە سەرماندا خوایە من داوای نعممەتەکانی هەتا هەتایت لێ دەکەم کە گۆڕان و نەمانی بەسەردا نەیەت خوایە من داوای نعممەتەکانت لێ دەکەم لە ڕۆژی تنگانەدا و داوای ئاسایشت لێ دەکەم لە ڕۆژی جەنگ و ترسدا خوایە پەنادەگرم بە تۆ لە خراپە و لە زیانی ئەوەی پێت بەخشیوین و خراپە و زیانی ئەوەی کە لێت قەدەغە کردوین خوایە باوەڕ خۆشەویست بکە لە لامان بیڕازێنەرەوە لە دڵەکانماندا و تاوان و بێباوەڕی و خراپەمان لا ناشرین بکە و بمان خەرە ڕیزی هۆشمەندەکانەوە خوایە بە مسلمانی بمان مرێنە و بە مسلمانی زیندومان بکەرەوە و بمانگەێنەرە پیاوچکان بەبێ سەر شۆڕی و هەڵگەڕانەوە خوایە خوایە ئەو کافرانە بە کوشتن بەرە کە پێغەمبەرەکانت بە درۆ دەخەنەوە و خەڵکی دوور دەخەنەوە لە ڕێگە و ئاینەکەت خوایە ئەشکەنجە و سزای خۆتیان پێ بگەێنە خوایە کافرەکانی خاوەن کتێب بە کوشتم بەرە ئەی خوای حەق ئامین خوایە لێمان وەرگرە گەڕانەوە بۆ ناو شاری مەدینە لە دوایی ئەم نزا و پاڕانەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی بەو هەموو برینداری و ماندووبوونەوە گەڕانەوە ناو شاری مەدینە و دانیشتوانی شارەکە لە ژن و منداڵ بەرە و پیریان هاتن ابن و ئیسحاق دەفەرمێت پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرە و شاری مەدینە گەڕایەوە و حەمنەی کچی جەحشی پێگەیشت خەڵکی هەواڵی شەهید بوونی عبدوڵای کوڕی جەحشی برایان پێگەیاند ئەوی شووتی ئیننا لله و ئینا ئیلیه ڕاجعون پاشان هەواڵی شەهید بوونی حەمزەی کوڕی عەبدولموتەڵیبی خاڵیان پێگەیاند ئەویش دیسان وتی ئینا لله و ئینا ئیلیه ڕاجعون پاشان هەواڵی شەهید بوونی مسعبی کوڕی عمێری مێردیان پێگەیاند هاواری کرد و زۆر ناڕەحەت بوو لە فرەرمودەیەکی زعیفدا هاتووە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی مێرد جێگەیەکی تایبەتی هەیە لای ژن هەر لەم باسەشدا ئیبن و ئیسحاق شتێکی تر دەگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ تێپەڕ بوو بەلای ئافرەتێک لە بەنی دینار کە براکەی و باوکی و مێردەکەی هەموو شەهید کرابوون لە ئەحوددا لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ کاتێک کە هەواڵی شەهید بوونی ئەو سیانیان پێگەیان وتی ئەی پێغەمبەری خوا چی بەسەر هاات وتیان ئەو زۆر چاکە ئەی دایکی فلان کەس ئەو سوپاس بۆخوا چۆنت پێ خۆشە ئاوهایە ئافرەتەکە ژووتی نیشانم بدەن تا تەماشای بکەم ئەوانیش نیشانیاندا و ئافرەتەکەش کە بینی وتی هەموو ناڕەحەتیەک لە دوای بینینی تۆ بچووک دەبێت لە ڕیواەتێکی تردا ئەنەس ڕزای خۆی لەسەر بێ دەفەرموێت لە ڕۆژی جەنگی ئوحوددا دەنگ و باس وا بڵاو بۆوە بەناو خەڵکانی دانیشتووی مەدینەدا و وترا محەممەد کوژراوە تا هاوار لە ناو شاری مەدینەدا بەرز بووەوە ئافرەتێک لە ئەنسار چووە دەرەوە و تەرمی باوکی و کوڕەکەی و مێردەکەی و براکەی کە نازانم کامیان لە پێشدا بەڕووی داهات ئافرەتەکەوتی ئەمانە تەرمی کێن وتیان باوکت و براکەت و مێردەکەت و کوڕەکەتن وتی ئەی پێغەمبەری خوا چی بەسەر هاات وتیان ئەوە تە لە پێشەوەیە تا بردیان بۆ لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئافرەتەکە لایەکی جل و بەرگەکەی پێغەمبەری گرت و پاشانوتی باوکو دایکم فیدات بن ئەی پێغەمبەری خوا هیچ بەلامەوە گرنگ نییە مادام تۆ دەبینم بێ زیانی. کاتێک پێغمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو کۆڵانەکانی مەدینە گوێی لە ئافرەتانی ئەنسار بوو کە مێرد و خزمە شەهیدەکانی خۆیان دەلاواندەوە و بۆیان دەگریان بەڵام کەس نەبوو بگری بۆ حەمزەی غەریبی دوور لە کەس و کار و خزم بۆ ڕوونکردنەوەی ئەم باسە پێویستە شێوازی گێڕانەوەکەی ئەهلی حەدیز بهێنین و پاشان شێوازی گێڕانەوەکەی ئەهلی سیەر بۆ باشتر حاڵی بوون لە بەسەرهاتەکە یەکەم، ئەهلی سیەر وەک موسای کوڕی عوقبە و عوروەی کوڕی زوبێر ڕەزای خوایان لێ بێ دەفەرموون، کاتێک پێغەمبەر دروودی خوای لە سەر گەڕایەوە ناو مەدینە و بە کۆڵانەکانیدا تێپەڕ بوو گوێی لە گریانی زۆر بوو فەرمووی ئەمە چییە؟ وتیان ئەوە ئافرەتانی ئەنسارن بۆ شەهیدەکانیان دەگرین. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لە گریانی ئەوان حەمزەی مامی بەبیر هاتەوە و داوای لێخۆشبوونی بۆ کرد و فەرمووی بەڵام حەمزە کەس نییە ئەمڕۆ بۆی بگری لە مەدینە پیاوانێکی ئەنسار وەک سعدی کوڕی معاز و سعدی کوڕی عوبادە و معازی کوڕی جەبل و عەبدوڵای کوڕی ڕەواحە گوێیان لەم وتەی پێغەمبەر بوو درودی خی لەسەر بێ گەڕانەوە بۆ ماڵەکانیان و هەموو ئافرەتەکانیان کۆکردەوە کە بۆ شەهیدەکانیان دەگریان و پێیان وتن سوێن بەخوا نابێت بگرین بۆ شەهیدەکانتان تا بۆ حەمزەی مامی پێغەمبەر نەگرین درودی خوای لەسەر بێ چونکە باسی ئەوەی کردووە کە حەمزە هیچ کەسێکی نییە بۆی بگری لە مەدینە هەمووان ڕازیبوونی پێغەمبەریان پێخۆش بوو ئینجا عبدوڵای کوڕی ڕەواحە هەمویانی هێنا بۆ لای ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک پێغەمبەر درودی خی لەسەر گوێی لەو گریانە بوو فەرمووی ئەمە چییە؟ ئەوانیش بۆیان گێڕایەوە کە ئەنساریەکان هەموو ئافرەتەکانیان کۆ کردوتەوە بۆ ئەوەی بۆ حەمزە بگرین. پێغەمبەر درودی خی لەسەر بێ داوای لێخۆشببوونی بۆکردن و بە چاکە باسی کردن و ڕازی بوو لەوانەی کە فەرمانیان داوە بە ڕازیبوونی پێغەمبەر درودی خی لەسەر بێ و فەرمووی من ئەمەم نەویستووە و گریانم پێخۆش نییە پاشان داوای لێکردن کە دەست لە گریان هەڵگرن و نەگرین دوو ئەهلی حەدیس ڕیواەتیان کردووە لە عبدوڵای کوڕی عمەرەوە ڕزای خی لەسەر بێ کە فەرموویەتی پێغەمبەر درودی خی لەسەر بێ کاتێک گەڕایەوە لە ئۆحود گوێی لە ئافرەتەکانی ئەنسار بوو لە بەنی عبدول ئەشهل دەگریان بۆ مێردەکانیان کە شەهید ببوون پێغەمبەر درودی خوای لەسەر بێ فرمێسک هاتە خوارەوە لە چاوی و گریا فەرمووی بەڵام حەمزە کەس نییە بۆی بگری ئافرەتانی ئەنساریش هەموو هاتن و بۆ حەمزە گریان پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەوی لێکەوت تا لە شەودا هەستا لە خەو و گوێی لە گریان بوو فەرمووی ئێوە لێرەن و تا ئێستا نەگەڕاونەتەوە و دەگرین بۆ حەمزە تا ئەم کاتەی شەو پێیان بڵێن با بێدەنگ بن و بگەڕێنەوە و لەسەر هیچ کەسێکی تیاچویان لەمڕۆ بەدواوە نەگرین ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئافرەتانی ئەنسار ئەوەیان تایە تا ئێستا بۆ هەر مردوویەک بگرین لە پێشدا بۆ حەمزە دەگرین ئازیزان هێشتا لە ڕووداوەکانی جەنگی ئۆحودداین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا تەواوکەری باسەکە دەگێڕینەوە تا ئەو کاتەش خواتان لەگەڵ